في العالمين انك حميد مجيد اوصيكم عباد الله بتقوى الله وطاعته فاتقوا الله ايها المسلمون فإن الله سبحانه وتعالى يقول في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بەشێکمان باس کرد ئەوانیش سێ بەشن ئیعتیقادی یعنی ئەوەی پەیوەندی بە ناخی ئینسانەوەیە عەقیدەی ئینسان قەولی ئەوەی بە قسە وا دەکا کە ئیمانەکە هەڵبوەشێ فعلی یا عملی ئەو کردەوانش کە ئیمان بەتاڵ دەکەنەوە زانایان ئەو تەقسیم بەندیان کردووە ئەمڕۆ بەشی دووهەمە ئەو شتانەی کە ماون بەڵام سەرەتا پوختەیەک دەربارەی ئیمان و ئیسلام بیری خۆم و ئێوە دەهێنمەوە بۆ ئەوەی ئەمە لە دڵ و دەروونمانە بچەسپێ و بزانین ئەگەر ئێمە ئاوا ئیمانمان هێنا و ئاوا مسلمان بووین دوایی ئەبێ لەو شتانەی تر خۆمان پارێزین کە ئەم ئیمان و ئیسلامەمان لێدەسێنێتەوە و بەتاڵی دەکاتەوە ژانی ئەم دنیایە بۆیە خۆشە عەقڵی تیایە عەقڵ گەورەترین نیعمەتە خوا داوێتی بە ئینسان بۆ ئەوەی چاک و خراپ ڕاست و چەپی پێر جیا بکاتەوە لە یەکتری هەر کاتێ نیعمەتی عەقڵ لای کەسێک نەما هیچ داواکاریەکی یاسایی و شەرعی ڕووی تێ ناکا و نامێنێ بە عەقڵ ئینسان تەکلیفی لێ ئەکرێ ئەوە بکە و ئەوە مەکە ئەوە بڵێ و ئەوە مەڵێ ئەوە بخۆ و ئەوە مەخۆ بە عەقڵ یاسا بانت ئەکا بۆ بەردەم دادگا و پۆلیس باڵت ئەگرێ ئەڵێ تۆ ئەو تاوانت کرد ئەگەر عەقڵ نەما ئەڵێن ئەوە خاوەن پێداویستی تایبەتە و مامەڵەیەکی تایبەتی لەگەڵا ئەکرێ دوایی دەڕۆن بە دوای ئەو کەسانەی کە سەرپەرشتیارینی یا وەسی و وەلی ئەمرینی بۆیە نیعمەتی عەقڵ گەورەترینی نیعمەتەکانە کە خوا داوێتی بەم مرۆڤە بەم عەقڵە ئەبێ ورد بیتەوە لەم کەونە لەم بوونەوەرە بە تایبەتی لە ئینسان چونکە هەموو کەون لە ئینسانا کۆبووەتەوە جیهانێکی بچکۆلەیە سەرنج بدە کەورد بوویتەوە ئیشی گەورەی عقل و سەلیقا بریتە لە گەڕان بە دوای دۆزینەوەی خاوەنی ئەم بوونەوەرە ناسینی و خۆشویستنی ئەبێ بە عەقڵ بگەڕێیت هەوڵ بدەی بە ورد بوونەوە ان فی خلق السماوات والارض واختلاف اللیل والنهار لآیات لأولی الالباب الباب یعنی عقول بۆ کەسانی کە عەقڵیان هەیە ئەبێ ورد بێتەوە بڵێ ربنا ما خلقت هذا باطلا خوای ئەمە بە هەوانتە و بە گاڵتە دروستت نەکردووە مەبەست ئێە لە دوای دروست کردنیەوە. ناسینی خوا کاری یەکەمی نیعمەتی عەقڵە ئەگەر ناسیت و زانیت کە ئەم بوونەوەرە خاوەنێکی هەیە دروستکەرێتی بەدیهێنەرێتی هەڵسوڕێنەرێتی ئەبێ قەناعەتی وابێ ئەو خوایە تاک و تەنهایە هاوەڵی نییە و هاووێنە و هاوتای نییە ئەوا ئەبێ ئەبێ مادەم ئەم زاتە ئەم بوونەوەرەی دروست کردووە تۆی دروست کردووە ئەم هەموو نیزام و یاسایی داناوە ئەمەش قدرەتێتی ئەمە سیفاتێتی پێویست ئەکا لەسەر ئینسانی عاقڵ ئەو کەسەی خۆش گەرەک بێ کێ ئەو سیارەی دروست کردووە یابان کێ ئەو دەستگایە دروست کردووە سین کێ ئەو گومەزیەی دروست کردووە وەستا فلان بەڕاستی دەستی ڕەنگینە ئافرینی بێ ئەم شایەتێش ئەبێ بۆ خوا بدەین بڵێن بەڕاستی ئەو قودرەتەی ئەم کەونەی دروست کردووە، ئەم ئینسانەی دروست کردووە، بەڕاستی دانایە، توانایە، بەهێزە، بەڕێزە، ئەبێ خۆشم گەرەک بێ، چونکە من هەموو ئینسانێکی بەخشندە و کامڵ و تەواوم خۆش دەوێ. دەی لە سەروو هەمووانەوە زاتی باری ئەبێ خۆشم گەرەک بێ مادەم ئەو هەموو شتە چاکەی بە من داوە و کردوویەتی بۆ ئەم بوونەوەرە نیشانەی خۆشویستن عەلامەتی هەیە لە گوێ کردن هەر کەسێ وتی من تۆم خۆشەوێ قسە ناچێتە گیرفانی کەس هەتا دەری ئەخا کە لە گوێت ئەکا بڕیارێک، داواکارییەک، ئەمرێک، نەهییەک لە گوێکردن نیشانەی خۆشویستنە. هەموو جارێ ئەو قسەم کردووە، فەرهاد بۆ بێستوونی کونتێ کردووە، شیرینی خۆشویستووە، داوای لێ کردووە تاقی بۆ دروست کات. ئێمەش کە ئەڵێن خوامان ئەوێت ڕازین بەوەی خوامان بێ ئەبێ خۆشمان گەرەک بێ نیشانەیەم خۆشویستە لە گوێکردنیەتی لە هەر فەرمانێک کە دەریەکە لە هەر نەهیەک کە ئەی کاڵێ ئەوە مەکەن ئەبێ لە گوێی بکەین ئەوە بکەن ئەبێ لە گوێی بکەین هەر کەسێ ئەمەی کە وتم قەناعەتی قەلبی پێی هەبێ بە زمان دەری ببڕێ بە کردەوە بیکا بەشی یەکەمی شایەتومانی لە خۆیان جێبەجێ کردووە ئەشهد ان لا اله الا الله ئەمە ئیتر بەڕاستی کە ئەڵێ شایەتومانم هێناوە ڕاست ئەکا لە شایەتومانەکەیە تا ئێرە نیوەیەتی بەڵام ماوێتی ئەو خوایەی کەوا بەم جۆرە ناسیمان هەموو دەسەڵات و عیلم و توانایەکی هەیە نە ئەتوانین بیبینین نە ئەتوانین قسەی لەگەڵا بکەین نە تەحەمولی ئەوەکەین قسەمان لەگەڵا بکە ئەبێ ئەمر و نەیش لەو وەربگرین ئەبێ ئەو پەیام بنێرێ بڵێ وا بکەن و وامەکەن وا بڕۆن و وامەڕۆن باوەڕم پێ هەیە کە هەیە بەخوای خۆمی ئەزانم بە بەدیهێنەری ئەزانم بە دروستکەر و ڕۆزیدەری ئەزانم ئەزانم ئەو ئەمنێ من ئەژێنێ و ئەمرێنێ دەی باشە توانایشم نییە بیگەمێ ئەی حەل ئەبێ قدرەتێ هەبێ کەسێ هەبێ لە بینی ئێمە و ئەوە بۆیە خواجە لە جەلالوه لە ناو گرۆی مرۆڤەکان و بەشەریەتە دانە دانە ئینسانی دروست کردووە ئەم ئینسانانە خوا هەڵی بژاردوون خوا دیاری کردوون خوا بە قابلەتێکی پێداون توانای وەرگرتنیان هەبێ لە خوا توانای گەیاندنیان هەبێ بە بەندەکان و مرۆڤەکان زنجیرەیەک، کۆتا ئەڵقەی ئەو زنجیرەی پێغەمبەرایەتییە بریتییە لە محمد المصطفی صلی اللە علیە وسلم. دەی ئەو خوایە جل جلاله کە من باوەڕم پێکرد ئەو پێغەمبەرە کە ئەو هەڵی بژاردووە کە ئەو بۆی دیاری کردووم پەیامم بۆ بێنە لەلای ئەوەوە یەشتا ئەویش کولەن ناتوانێ یا ناکرێ هەموو شتێ ڕاست لەوخۆ لەو خوای وەربگرێ بۆیە خوا کەسێکی تری داناوە لە عالەمی مەلائیکە کە جوبرەئیلە لە خوا وەحی وەرئەگرێ ئەیدا بە پێغەمەری خوا پێغەمەری خواش وەکو بلا تەشبی قەمەر سەناعی عەکس یەکاتەوە ئەیدا بە گرۆی ئادەمیزاد و سەر زەوی بە ئینس و بە جنەوە. بێ باوەڕمان بەمانە هەبێ کە قەناعەتم بەمە کرد کە محەممەدی کوڕی عەبدوڵڵا نوێنەری خوایە ڕاستگۆیە ئەتوانێ ئەوەی خوا ئەیداتێ وەری بگرێ بە ئەمانەت بیگەینێ بە ئەمانەت. دانم نا بە پێغەمبەرێتیەکەیا پشتگیریم کرد ئەوکاتە من ئەبم بە خاوەنی بەشەکەی تری شایەتومان و ئەشهد ان محمدا رسول الله دا ئەو خوایە بەو پێغەمبەرە ئەڵێ صلی الله عليه وسلم بەو خەڵکە بڵێ کە ئیمانیان هێناوە بە من و بە تۆ ئەبێ باوەڕتان هەبێ بە بوونی مەلائیکە باوەڕتان هەبێ بە بوونی کتێبەکانی خوا باوەڕتان هەبێ بە قیامەت و زیندووبوونەوە، باوەڕتان هەبێ بەوەی کەوا لەمەو پێش بووە و لەمەو دوا ئەبێ، ئەوەی نەبووە و نایشبێ، بە ئیرادە و عیلم و ویستی خوا بووە و ئەبێ و نەبووە و نابێ، ئەوە پێ ئەڵێن ئیمان بە قیامەت و بە قەزا و قەدەر. ئەگەر ئەمە چەسپی لە دڵتا، تۆ پێ دەوترێ ئیماندار. دەی ئەو خوایە هەمیسان بەو پێغەمبەرە دەڵێ صلی الله علیه وسلم بەو خەڵکە بڵێ ئەگەر ئێوە ڕاستەکەن منتان ئەوێ باوەڕتان بە من کردووە منتان خۆشەوێ لە گوێم ئەکەن ئەبێ لە شەو ڕۆژێکا پێنج جار ئێوە ئیسپاتی بەندایەتی خۆتان بکەن یعنی پێنج فەرزەی نوێژ ئەنجام بدەن لە ساڵێکە ئەگەر ماڵت بوو لە پێویستی خۆت و مناڵەکانت زیاتر بوو لێی مایەوە ئەبێ زەکاتی لێ بدەی لە ساڵێک ئابێ مانگێ ڕۆژوو بگری لە تەمەەن تا ئابێ یەک جار حەچ بکەی ئەمە ئیمان و ئەمە ئیسلام ئەمە مؤمن و ئەمە مسلم ئەم قەنەعەتەی کە باسم کرد لەم مقدیمە چی هەڵیەتەکێنێت کوفر، شیرک، هاوبەشدانان، نیفاق، دووڕووی. جا باسی شەش خاڵیم کردووە ناگەڕێمەوە لە جومعەی پێشوە ئەتوانن لە سایتەکان و لە شوێنەکەی تر لە یوتۆپا کە بڵاو بووەتەوە ئیسیفادەی لێ بکەن ئەوەی تر ئیمڕۆ دەچینە سەری بریتە لە لەو شتە ئیعتیقادیانەی ئیمان پوچەڵ دەکەنەوە الإعراض عن دین اللهی لا یتعلم ولا یعمل به پشتکردن لە دینی خوا نە فێری ببێ نە عەمەلیشی پێ بکا ئیمان بریتیە لە گردن کەچکردن بۆ خوا و گوێڕایەڵیکردنی خوا ئیمان پێویستی بە قسە هەیە پێویستیشی بەکردەوە هەیە حەتا ئێوارە بڵێ من ئیماندارم ئیماندارم ئەبێ بڵێ لا اله الا الله محمد رسول الله ئەمە قسەیە ئیمان پێویستی بە عملی ژەیە ئەبێ کردەوە بکە کردەوە نوێژ و حەج و ڕۆژ و زەکات و ئەو شتانەی کەوتم ئەی ئەگەر کەسێ بڵێ وەڵام من ئیمانم هەیە بەخوا و ئیمانم هەیە و بەڵام هیچ کامێک لەمانە نەکا نەفێری ئیسلام بێ نە عەمەل بە ئیسلام و ئیمانەکەی بکا ئەوە قسەی لێ وەر ناگیرێ ئەم قسەی لێ وەر ناگیرێ بە عەمەل نایە ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها کێ زاڵمترە لەو کەسەی کەوا ئاەتەکانی خوای بیر بخەیتۆ بەڵام ئەو پشتی تێبکاو گوێی نەداتێ انا من المجرمین منتقمون خوا فەرمی ئەوانە مجریمن دەمن سزایان ئەدەم و تۆڵەیان لێ ئەسێنم زۆر کەس هەیە ئێستا ئەڵەی پەپولەیە بەڵام پەپولەی جەهەنم ئەڵێ وەڵی کاکە من بەخوا تااقەتی نوێژ و ڕۆژ و حەج و ئەو شتانم نییە بەڵامی تر باوریشمەیە بەخوا و ئەوانە ئاوا ئاوا عکا یعنی وازانە ئیتر بەمە نەجات بوو نەبابەجان نەجات نەبووە نەدادە گیان نەجات نەبووە یا ئەملا یا ئەولا ئەگەر ئیمانت هەیە ئیمان ئەمەیە کێوتی خوا کێ گەیاندی پێغەمبەرانی خوا کێ هێنای جوبرەئیل لە کەیەوە لەوەتی کەون دروست بووە لەوەتی ئادەم هاتووە، لەوەتی مرۆڤ وا لەسەر زەویە، بەر لە مرۆڤیش جنۆکە وان لەسەر زەویە، ئەمە دینی خوایە بۆ ئەم کەونە، ئەبێ ئاوا دینداری بکرێ. ئەنا بڵێ وەڵا من باوەڕم هەیە و بەڵام نوێژیش ناکەم، باوەڕم هەیە و زەکاتیش نادەم، بەخوا من تاقەتی ئەم قسە و باس و پێغەمبەر و ئەمانەم نیە، باوەڕیشم هەیە، وەرناگیرێ. پێی کافر ئەبێ، لە دین پێی دەرئەچێ. سفر ئەبێ خوا پەنامان با یاخوا. پێویستە پێویستە قسە و کردەوەت هەبێت تیایا ناگرێ کەسێ بڵێ ئیماندارم بە دڵ یا بە دڵ و زمان بەڵام یەک واجبی شەرعی ئەنجام نەدا نوێژ نەکا زەکات نەدا ڕۆژوو نەگرێ دەوڵەمەند بێ و حەج نەکا ناکرێ بە یەکۆ نایەن کرێ من کوردێکی زۆر کوردایەتیم نیشتمانی خۆم خۆشەوێ بەڵام هیچ خزمەتی وڵاتەکەم و گەلەکەم نەکەم، بگرە دژایەتیشیان بکەم، ناکرێ. هەشتەم نیفاقی ئیعتیقادی نیفاق یعنی دووڕووی نیفاقەیە لە عقیدان نیفاقەیە لە عملا دووڕوو یعنی ئینسانی منافقەیە بە بەکردەوە مونافقە هەیە بە عەقیدە مونافقە بزانین فەرقیان چییە نیفاقی ئەتیقادی کە نیفاقی گەورەیە و ئینسان لە دین دەرەکە ئەوەیە کەسێک بە خەڵکی عام و مسلمانان بڵێ من باوەڕمەوێ بەخوا باوڕمێ بە پێغەمبەر و بە قورئان و بە قیامەت و بەمانە نوێژیش بکە بەڵام لە ناخیا درۆ بکە باوەڕی نەبێ بەخوا باوەڕی نەبێ بە قورئان باوەڕی نەبێ بە پێغەمبەر باوەڕی نەبێ بە زینوبوونەوە لە ڕیزی جەماعەتا بێ خۆی ئەزانیە باوەڕی نییە بەڵام وا دەرئەخا وەکو ئەوانەی لە ڕیزی مزگەوتەکەی پێغەمەرا بوون باوەڕیان نەبووە دا ئەوە پێیان ئەوترێ نیفاقی عەقیدەیی، ئەمە، ان المنافقین فی الدرک الاسفل من النار ولن تجد لهم نصیرا، ئەو منافقە وا لە تەبەقەی ژێری جەهەنەمە و کەسیش ناتوانێ پشتیوانی بکا و یارمەتی با و لەسەری بکات و. نیفاق لە عەقیدا زۆر خەتەرە خوا پەنامان با یاخوا تۆ لە ناختا باوەڕ نەبێ بەخوا یا بە ئاەتێکی خوا باوەڕ نەبێ بە پێغەمەر یا بەشێ لەوەی کە پێغەمەر یە ناوێتی باوەڕ نەبێ بە زین و بوونەوە بە قەبر و بە حیساب و بە میزان و بەمانەی کە هەیە و دین دەری خستووە کە هەیە باوەڕت پێی نەبێ بەڵام وا دەری بخەی لە ناو خەڵکا کە تۆ باوەڕت بەمانەیە ئەوە پێوترێ مونافیق لە عەقیدەیا ئەوە جەهەنمی ڕووتە لە دین دەرەچێ هیچی لێ وەرناگیرێ خوا فەرمێ یخادعون اللە والذین آمنو ئەمانە بە خەیاڵی خۆیان خوا ئەخەڵەتێن و ئیماندارەکان ئەخەڵەتێن وما یخدعون الا انفسهم بەڵام ئەمانە لە ڕاستیا خۆیان ئەخەڵەتێنن فێڵ لە خۆیانەکەن خۆڵەکەنە چاوی خۆیان وما یشعرون بەڵام شعوریان نیە هەستیان نیە بەڕێزان لەم جۆرە دوو ڕویە بە درۆخستنەوەی پێغەمەر بە یەکجاری بڵێ من باوەڕم بە پێغەمەر نییە هەیەڵێ من باوەڕم بەخواە بەڵام باوەڕم بە محەممەد نیە محەممەد پێغەمەری عربە لێ وەرناگیرێ وما أرسلناك إلا رحمة للعالمين وما أرسلناك إلا كافة للناس محمد بە نەژاد عەربیە بەڵام بۆ هەموو کەون هاتووە بۆ هەموو مرۆڤ هاتووە بۆ عامی خەڵک هاتووە تایبەت نییە بەوانەوە لەبەرەوە کەسێ بڵێ من باوەڕم هەیە بەخوا بەڵام باوەڕم نییە ئەوە لێوەر ناگیرێ ڕق بوون لە پێغەمبەر یا لە هەندێ لە دینەکەی، دڵخۆش بوون بە کزی دینی ئیسلام، دڵ خۆش بێ بەوەی دینی ئیسلام کز بێ، پەست بێ لەوەی مسوڵمانان لە شوێنێ نەشو نما هەبکەن و دەرکەون. زۆر بەڕێز زۆر داماو هەیە لەم جۆرە. بڵێ مزگەوتێ ڕووخا ئەڵێ کاولەوم بڵێ باڕێ ڕووخا ئای داخەکەم بڵێ مسلمانێکیان سووتان حەقی خۆیانە بڵێ جوولەکەیە کوژرا ئەی داخەکەم ئاخر جوولەکە تاوانی چییە ئێمە جوولەکە خوێن ڕێژەکان ناڵێن هەموو جوولەکەیە ناڵێن ناگاتان لێرە بێ بەعام باسی هەموو جوولەکە و گاور ناکەین ئەوەی کەوا زڵم لە بەشەریەتەکە کە ناوی جولەکە و گاورە بین مەبەستمان ئەوانەیانە داگیرکەرن تۆقێنەرن ئینسانیەت لە خشتە ئەبەن جا ئەگەر یەکێ وابوو حەزی لە بێدین ئەکرد بەرز بێ حەزی بە کزی ئیمانە کرد چاوی بەرایی نا سەیری سەرپۆشێ بکە چاوی بەرایی نا سەیری ڕیشی ئیماندارێ بکە سەیری سیواکێ بکە سەیری قورآانێ بکە ئەوە بێ لە خۆی بترسێ خوا بە نامان بایا خۆ خاڵێکی تر الاباء والاستکبار ئەمەش جۆرێکی ترە لە شرکی لە نیفاقی عقیدەیی ئیباء والاستکبار ئەم ئەزانێ پێغەمەر حەقە پێغەمەری ناسیوە و قەنەعەتی کردووە کە بەڵێ ئەمە پێغەمەرە بەڵام باوەڕی پێ ناکە ئەزانێ خوا خوایە بەڵام لە گوێی ناکە بەڵام باوەڕی پێ نەکا لە گوێی نەکا ئەوە پێی کافرە بێ و لە دین دەرەچێ خوا پەنامان با یاخوا لەبەر لوتبەرزی و لەبەر ئەو شتانە دوژمنانی ڕسول وڵا لەم جۆرە بوون ئەیان زانی حەقە پرسیاریان نەکرد لە یەکتری ئەی تۆ زانی محەممەد حەقەی و ئەرێ وڵ ئەی بۆ لە گوێی ناکەن جا چۆن لە گوێی بکەین وڵا لە گوێی ناکەین خواپە نامان بە بەشی دووهەم لەو شتانەی کە ئیمان بەتاڵەکەنەوە گوفتاریەکان ئەوەی لە قاڵبی قسایە قسەوتن جنێودان بەخوا یا بە پێغەمەر یا بە کتێبەکان یا بە دینی خوا ئەمە ئینسانی پێ کافرە بێ و لە دین دەرەچێت ئاگاتان لێبێ لە ناو کوردەواریە کوفرکردن زۆر باوە ڕووکردنە خوا و ئاربیجی پێوەنانی نەعوزبیلا زۆر باوە لە ناوخوا ئەمە ئینسانی پێ کافرە بێ و لە دین دەرەچێ خوا پەنامان بایەخۆ قسەوتن بە پێغەمەر قسەوتن بە قورآن ئەمە ئینسانی پێ لە دین دەرەچێ هەرکەس باوەڕی بە تاکو تەنایی خوا هەبێت باوەڕ بە پەیامەکەی خوا بە قورئان بۆ پێغەمەر هاتووە پاشان ئەم باوەڕی وای لێ نەکرد ڕێز و حرمەتی خوا بگرێت و بە ئەدەب بێت لە حزوریدا ئەوش حاڵێکە ئەو ڕێز و ئیقرامە لە دڵا ئەبێ شوێنەواری لە دەرا دەرکەوێ بە پێچەوانەوە سوکایەتی و گاڵتە کردن بە خوا بە پێغەمەری خوا بە قورآانی خوا ئەو ئیمانە بوون و نەبوونی وەگی وەک یەک وایە و و هەڵدەوەشێتەوە و خوای گەورە و پەروەردگار لێ وەرناگرێ خاڵێکی تر ئیستیهزاء باللە گاڵتە کردن بە خوا بە دینی خوا بە پێغەمبەری خوا بە کتێبەکانی خوا هەر یەکێ لەمانە ئینسانی پێ کافرە بێ منافقەکان دانیشتن لە ناو خۆیانە دەستیان دەکرد بە فشقیات مسلمانێک چوو بە سەریانە بۆ ئاڵێن پێغەمبەری خوا بانیە کردن کنتم تستهزئون لا تعتذروا تەواو بیانوتان نەما بیانوتان نەما تخوا تخوا نەما قد كفرتم کافر بوون پێی بعد ئیمانیکم دوایەوە ئیمانتان هێنا مادەم گاڵتەیەکەن ئین نعفو عن طائفەتین ئەگەر کەسانێ هەبن نەزان بن نەیان زانی بێ نەفام بوو بن بابەتەکە تەواو ئەبێ چونکە بەڕاستی زۆر زەرورە کار لەسەر ئەم مەوزوعە بکەین ئەگینا ئێمە کاسپی بکەین بیکەینە گیرفانمان گیرفانمان کونی تیا بێ و لە خوارەوە بکەوێ و هیچمان نەکردێ وایە نوێش بکەین و زەکات بین و شەو نوێش بکەین و سڵاوات بین و خەریکی مزگەوت دروستکردن بین و بڕۆین بۆ عەمرە و دێینۆ کەچی لەو لاوە دینەکەمان بەتاڵ بێت و ئەمە زۆر خەتەرە لەبەرەوە پێویستە ئیمانمان بپارێزین ئیسلاممان بپارێزین ئەخلاقمان بپارێزین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێت خوایە داوات لێکەین عەفومان کە لەوەی لێمان دەرچووە لەوەی نەمان زانیوە لەوەی باڵ خەڵەتان هەڵیان خەڵەتان دین خوایە عەفومان کە قەڵەمی عەفو بێنە بەسەر گوناهەکانمانە خوایە لە مردوەکانمان خۆش بە خوایە خەڵکێکی زۆر داوای دوعای خێری لێ کردووین نەخۆشن شیفایان بدە خوایە شیفای نەخۆشەکان بدە خوایە شیفای نەخۆشەکان بدە خوایە ماڵانێکی زۆر کێشە لە ناویانە کێشەی ئەو ماڵانە حەل بکە گرفتاری مەیڵە لە بینی هیچ کەسێکا یا ڕەبی خوایە داوات لێکەین بە ڕەحمی خۆت قەرزاری قەرزارەکان بار بکەی نەداری نەدارەکان بار بکەی